موسڵمان حەڵاڵخۆرە. موسڵمان پاک خۆرە موسڵمان بیری پاکە دەست و دەمی پاکە پۆشاکی پاکە بۆیە دەبێت موسڵمان باش حاڵی بێ کە بەندەی ئەڵڵایەکین کە ئین الله طیب لا یقبل الا طیبا پەروەردگاری ئێمە پاکە، پاکیش نەبێ وەری ناگرێ و لە پاکان کردار وەردەگرێت، بۆیە ئاراستەی پێغەمبەری ئازیز دەکا خوای میهرەبان، وثیابک فطهر، پێویستە پۆشاکت پاک بێ، والرجز فهجر، جەستەشت پاک بێ، ناخیشت پاک بێ، دڵیشت پاک بێت، زۆرینەی ئەم پاکیەتانەش بەوە دەست دەکەوێت کە مسوڵمان حەڵاڵ خۆر و پاک خۆر بێت پێغەمبەری ئازیزمان عەلەیه سەلات وەسەلام لە فەرموودەیەکدا کە هەردوو گەورە محەدیث شێخ ئەحمد شاکر و شێخی ئەلبانی ڕەحمەتی خوای پەروەردگار لە هەردووکیان بێ لە صحاحی خۆیاندا هێناویانە کە پێغەمبەری ئازیزمان دەفەرموێت والذی نفس محمد بیده قەسەم بەو زاتەی کە ئەڵڵایە و ڕۆحی محەممەدی بەدەستە فەرمووی إن مثل المؤمن كمثل النحلة ئیماندار و باوەڕدار وەکو هەنگوایە بۆچی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم سەرنجمان ڕادەکێشێت بۆ ئەوەی کە تەشابوهێک لە نێوانی ئینسانی ئیماندار و و هەنگا پیشانمان دەدات لەبەر خاتری چوار خاڵە رسول الله عليه صلاة وسلام لەم فەرمودەیەدا دەفەرموێت چونکە هەنگ إذا أكلت أكلت طيبا پاک نەبێت نایخوات. چەندێک ماندوو بێ و ڕێگا ببڕێ لەسەر پاک نەبێت نانیشێتەوە. مادەم پاک دەخوات بە هەمان شێوە دەفەرمێت، ووقعت طیبا. ئەوەی کە لێی بەرهەم دێ بریتییە لە طیب، بەڵکو بریتییە لە شیفا، بەڵکو بریتییە لە باشترین خۆراک کە خۆشەویستی هەمووانە لەسەر زەویدا. خاڵی سێیەم دەفەرموێت کە ئیماندار وەکو هەنگ وایە، ئەوەیە کە هەنگ دەنیشێتەوە بەڵام خۆی دەپارێزێ لە دوو سیفەت، یەکەمینیان شکێنەر نییە، دووەمینیان خراپکەر نییە، لم تکسر ولم تفسد، نە شکێنەری گەڵا و گوڵەکانە، نە پیسکەر و خراپکەری گەڵا و گوڵەکانە. کاتێ پێغەمبەری ئازیز سەرنجمان ڕادەکێشێ لە ڕوانگەی ئەم نموونە هێنانەوە من و تۆی مسوڵمان ڕادەکێشێ بۆ ئەوەی کە پێویستە من و تۆش گەر هەنگێک بە یەک ئایەتی ڕەب العالەمین کە وەحیەکی غەریزیە کە خوای پەروەردگار فەرموویەتی وئەوحا ربک الی النحل ان اتخذی من الجبال بیوتا ئەگەر هەنگ بە یەک ئایەتی رب العالمین بووبێ بەوەی کە پێغەمبەری ئازیزمان بفەرمێ تۆی ئیماندار وەکو هەنگ وای من و تۆی مسلمان ئەولاترین لە حەڵاڵ خۆری و لە پاک خۆری و لە ژیان دۆستی و لە ژیان و ژینگە تێک نەدان و لە خراپ نەکردنی ئەم هەسارەیەی کە رب العالمین وەک نیعمەتێک بە من و تۆی مسوڵمانی بەخشیوە کە لەسەری بژین؟ مسوڵمانانی ئازیز ئێمە باس لە حەڵاڵ خۆری و پاک خۆری دەکەین ئەمڕۆ بە تایبەتی خوای میهرەبانمان فەرمانی کردووە بە پێغەمبەران بە شێوازێکی گشتی لە یەکێک لە ئاەتەکاندا دەفەرمێ یا ئەیوهە الرسل دەفەرمێت پێغەمبەری ئازیز مسوڵمان وریابە خوای پەروەردگار چ فەرمانێ بە پێغەمبەران دەکات بە هەمان شێوە فەرمان بە ئیمانداران دەکات، یا ایها الرسل کلوا من الطیبات، ئەی پێغەمبەران بخۆن لە پاکان، پاک بخۆن، حەڵاڵ بخۆن، بە هەمان شێوە دەفەرموێ، یا ایها الذین آمنوا، هۆ باوەڕدارینە، کلوا من الطیبات یان کلوا مما رزقناکم یان کلوا مما کسبتم حلالا طیبا بخۆن لە پاکان کەسابەتی پاک بکەن حەڵاڵ خۆر بن چونکە خوای میهرەبان لەم ئایەتەدا ئەرکی یەک بە یەکی ئیمانداران دیاری دەکات کە ئەرکی سەرشانی من و تۆی ئوممەتی ڕەسول اللەش وەک پێغەمبەر و پێغەمبەرانە لە دەم و دەست بردن بۆ حەڵاڵ و حەڵاڵ خۆری و پاک خۆریدا؟ بەڵێ موسڵمانانی ئازیز ئێمە ئوممەتی پێغەمبەرێکین کە ئاینەکەی تیایدا کاتێک وەفاتی کردووە و ئاینەکەی بۆ من و تۆ بەجێ هێڵاوە، دەفەرموێت، ئێوەم بەجێ هێڵاوە لەسەر سپیایی، لەسەر ڕووناکی و بەرچاوڕوونی، ئێوەم بەجێ هێشتووە، ئاینێکم بۆ بەجێ هێشتوون کە لەیلها کەنهارها، شەوی وەک ڕۆژی ڕووناکە، حلالە حلال و حرامە حرام الی یوم القیامە، تیایدا حەڵاڵ و حەرام جیاکراوەتەوە، من و تۆی مسوڵمان شانازییە بۆمان کە ئاینەکەمان حەڵاڵ و حەرامی بۆ جیاکردیونەتەوە و پێخەمبەرەکەمان دەفەرموێت، ان الحلال بین و ان الحرام بین، حەڵاڵ جیاکراوەتەوە و ڕووناکە، وە هەروەها حەرامیش ناسراوە و جیاکراوەتەوە، بەڵام وبینهما امور مشتبهات، لە نێوانی حەڵاڵ و حەرامدا کار و کردار و گوفتارانێک هەن لێتان تێک نەچێ فمن وقع في الشبهات وقع في الحرام هەر کەسێ بکەوێتە کار و کردارە گوماناویەکان دڵنیابن خۆی دەبینێتەوە لە حەرام خۆری و لە بازنەی حەرامدا ومن اتقى الشبهات هەر کەسێ خۆی بپارێزێ نەک لە حەرام بەڵکو لە گومان لێکراوەکان فقد استبرئ لدینه و عرض، هەم ئاین و دینت پارێزراوە هەم شەخسیەت و کەسایەتی مسوڵمانیەتیت پارێزراوە، لەکاتێکدا خۆت لە شتە گوماناویەکانیش دەپارێزی؟ بەڵێ مسوڵمانانی ئازیز، پێوەری دینداری لە ئاینی پیرۆزی ئیسلامدا نە ڕواڵەتە نە ڕوخسار، نە دەوڵەمەندییە و نە بڕوانامەیە، نە تەمەنە، بەڵکو پێوەری دینداری لە ئایینی پیرۆزی ئیسلامدا بریتییە لەوەی کە کێ زیاتر لە خوای پەروەردگار دەترسێ، ترسان لە خوای پەروەردگاریش زۆرینەی زانایان دەفەرموون بریتییە لە الورع، بە کوردی واتە حەڵاڵخۆری و پاکخۆری. ئایا. کەسێک دیندارە گەر بە ئاسمانا بفڕێ و بەرماڵی بەسەر ئاودا بڕوات؟ لە وەڵامدا نەخێر، عاریفان، زانایانی خواناسی ئەم ئوممەتە پرسیاریان لێ کردوون دەربارەی وەلی، کێ وەلییە؟ لە کاتێکدا خوای پەروەردگار دەفەرموێ، ولی ڕاستەقینە ئەو کەسەیەکە الذی تجده عند الحلال والحرام ئەو کەسەی لە بەرامبەر حەڵاڵ و حەرامدا ڕابوەستێ ئەو کەسەی دەست بۆ حەڵاڵ بەرێ و دەم و دەست بۆ حەرام نەبات ئەوە وەلیە ئەوە عاریفە ئەوە زانایە ئەوە خواناسە ئەوە بەندەی ڕاستەقینەی ئومەتی ڕەسول اللەیە کە بەندەیەکی ڕەب العالەمین بێت پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات وەسەلام حاڵیمان دەکات لەوەی کە حەڵاڵ چییە سەحابەکان زۆریان دەپرسی مسلمانانی ئازیز وەک ئێستا نەبوو وەک لە کۆتایی فەرموودەی وتاری پێشودا کە پێغەمبەری ئازیز دەفەرمێ واللهی قیامەت نایە هەتاوەکو ئومەتەکەم حاڵێکی بەسەردا دێ ئەوەی دەی خوا و دەم و دەستی بۆ بەدەبات نازانێ ئەم من حەلالین ئەم من حەرام حەڵاڵ و حەرام تێکەڵاو دەکات بۆیە سەحابەکان زۆریان لە پێغەمبەری ئازیز دەپرسی ئایا کامەیە حەڵاڵ و کامەیە حەرام پێغەمبەری ئازیز دەیفەرموو الحلال طمأنینە حەڵاڵ خۆری یان حەڵاڵ ناسی هێماکەی ئارامی دڵە هێماکەی نەبوونی دڵەڕاوکێیە، هێماکەی بریتییە لەوەی کە پێغەمبەری ئازیزمان لە وەڵامی سەحابەیەکی دیکەدا دەیفەرموو، ئەزانم چی حەڵاڵە و چی حەرامە، ما ئەنکەڕ قەلبوک، هەرچی دڵی تۆ ئینکاری بکات ئەوە حەرامە، واتە حەڵاڵ نییە، یان دەیفەرموو، ما حاک فی صدرک، ئەوەی لە دڵتا دەیشاریتەوە و، وکرهت ان یطلع علیه الناس، ناتەوێ خەڵکی پێت بزانێ ئەوە پێی دەوترێت حەرام واتە حەڵاڵ نیە وابیستە سەحابەیەکی ئازیزە لە پێخەمبەری خوا دەپرسێ ئەی پێخەمبەری خوا حەڵاڵم پێ بناسێنە بۆ ئەوەی نەکەومە ناو حەرامەوە پێخەمبەری خوا دەفەرموێت سەحابەکە ئەو سێ پەنجەی موبارەکی خڕ کرد و خستیە سەر دڵم فەرمووی استفتی قلبک فتوا و وەڵام لە دڵی خۆت وەربگرە لە دڵی خۆت بپرسە تا پێت بڵێ کامە حەڵاڵە و کامە حەرامە دڵی ئینسان فیتڕەتی سەلیم لەگەڵ تەواوی حەڵاڵەکانی خوای پەروەردگارایە دڵ و فیترەتی ئینسانی مسوڵمان بە حەرامەکان تووشی دڵەڕاوکێ و ترس و قەلەق دەبێ، خۆی دەزانێ کارێکی خراپی کردووە و لە حەڵاڵخۆریدا خۆی نابینێتەوە. بۆیە پێغەمبەری ئازیز فەرمووی، یاوا بیسە، ئاگادار بە، ڕەنگە کەسێک لە ئێوە بێتە لای من پرسیارێ بکات، کێشەیەکیان هەبێ، نیزاع و ناکۆکییەک لەسەر ماڵێک، لەسەر زەوییەک لە نێوانیانا بێ، ڕەنگە کەسێک لە ئێوە زمانزان و قسەزان بێت، زمان پاراو بێ، بەڵگە بهێنێتەوە، مافی براکەی ببا بۆ خۆی، وەئین ئەفتاک المفتون، نەک کەسی ئاسایی، با هەموو موفتییەکانیش بە تۆ بڵێن حەڵاڵە. با موفتیەکە رەسوڵوڵاش بێ ئالێرەدا لەم مەوقیعەدا با رەسوڵوڵاش پێت با و تۆ لە ناخی خۆتا فێڵت کردبێ بەشەکە و ماڵەکە هی تۆ نەبێ پێخەمبەری خوا فەرمی وئین ئەفتاکە المفتون وئین ئەفتاکە الناس ئەگەر تەواوی خەڵکی فەتوات بۆ بات بەڵام ماڵەکە یەقینت هەبێ هی خۆت نییە زەویەکە هی خۆت نییە پێغەمبەری خوا فەرمی ئەوا من پارچەیە ئاگر دەدەم بە تۆی مسوڵمان لە دونیادا بەڵام لە قیامەتا سزاکەی وەردەگری ئەگەر لە دونیادا قازانجێکی مادیشت کردبێت بەڵێ پێغەمبەری ئازیزمان ئامۆژگاری زۆرێک لە سەحابەکانی کردووە ئامۆژگاری ئەبا هورەیرە دەکات ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ ئەبا هورەیرە فەرمی پێغەمبەری خوا بەندەی خوای میهرەبان کێیە کێ بەندەی ڕاستەقینەی خوایە فەرمووی اتق اللە لەخوا بترسە تەکن ئەعبەد الناس دەتەوێ ڕاستترین و تەواوترین بەندایەتی بۆ خوای پەروەردگار باشترین بەندەی پەروەردگار بی لەخوا بترسە لەخوا ترسانیش یعنی حەڵاڵ خۆری بۆیە کاتێک پێناسەی شەرم دەکرێت، کێ بەشەرمترین کەسە لای خوای میهرەبان، ان تحفظ البطن وما حوی، کێ ئەهلی شەرمە، کێ ئەهلی حەیایە، کێ خواناسە، کێ حەڵاڵ خۆرە، ئەوەی ورگی دەپارێزێ، ئەوەی هەڵوەستە دەکات لە بەرامبەر پارووەکانی کە دەیبات لە دەمیەوە و دەیخاتە ناو ورگیەوە، ئەوە ئەو کەسەیە کە تەواوترین حەیای هەیە لە بەرامبەر خوای میهرەبانا، بۆیە پێغەمبەری ئازیزمان حەسەن و حوسەین پەروەردە دەکا لەسەر وشەیەک کە دەیفەرموو کخین کخ ڕۆڵەکەم کخ کخ ئەو خورمایە نابێ بخۆن ئێوە چونکە پێغەمبەر و ئەولادی پێغەمبەر نابێ دەست بگرنەوە بۆ زەکات ئاگادار بن بەیت الماڵی مسلمانان نابێ دەم و دەسی بۆ ببرێت کاتێک کۆمەلگای کوردەواری ئێمە مناڵەکانمان گۆش دەبوو لەسەر کخ کخ ئەوە فیترەتێکی سەلیم و پاک بوو بۆیە کۆمەڵگایەکی حەڵاڵخۆر بووین، بۆیە کۆمەڵگایەک بووین کەس ماڵی کەسی بە حەڵاڵ نەدەزانی، کۆمەڵگایەکی مشوورخۆر بووین، با مووچەخۆریش نەبوو، بەڵام بەداخەوە کاتێک کخین کخی نەما لە پەروەردەدا لە وڵاتە، ئەو کاتە وڵات یەک پارچە دەبێ بە وڵاتێکی مشەخۆر. پیس خۆر دەمو دەست بردوو بۆ حەرام سڵ نەکردنەوە لە حەرام پێخەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم خەمی بازاری خواردووە و ئاگاداری بازرگانانی کردووەتەوە لەوەی کە ئاگادار بن کەمێکی حەڵاڵ نەک زۆرێکی حەرام دەیفەرموو إن من الذنوب لا يكفرها إلا الهم فی طلب المعیشە بازرگانانی هاندە داکارەکەتان پیرۆز و مبارەکە کۆمەڵێک گوناه و تاوان هەیە لە کۆڵی ئینسان نابێتەوە و ئینسان پاک نابێتەوە ئللا هەوڵ و ماندوبوون و عارەق ڕێژی لە مەدانی بازاڕ و کەسابەتکردنا نەبێ بەڵام بازرگانی ڕاستگۆ لەگەڵ پێغەمبەراندا حەشر دەکرێ ئەوانەی کە حەڵال خۆر و حەڵال هێن و حەڵال فرۆشن خۆشەویستانم لەم وتارەدا دەمەوێت ئامۆژگاری هەموو لایەک بکەم بەوەی کە ئێمە ئومەتێکین پێویستە لەسەر حەڵال خۆری بە خۆداچوونەوەیە بکەین لەسەر حەڵال خۆری ڕابوەستین و ڕابچڵەکین چونکە حەڵال خۆری کلیلی سەرکەوتنی دنیا و قیامەتمانە ئێمە ئوممەتێکین پێشەوایەکی وەکو شافیعیمان هەیە ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ کە دەفەرمێ واللەه لو اعلم رغیفا یەک لەتە نان یەک نانم شک ببردایە بەڵام من حەلال نانی حەلال بوایە لە تداویت و لە داویت و به ئەربعینە مەریضا بەنانێکی حەڵاڵ دەبوو بە شیفا بۆ چل نەخۆش، چونکە نانی حەڵاڵ، کەسابەتی حەڵاڵ فیعلەن شیفایە بۆ جەستە و شیفایە بۆ نەخۆشانی وڵاتمان، بۆیە زانایانی ئوممەتی ئیسلام حەڵاڵخۆر بوون وەک شافیعی و وەکو ئەبا حەنیفە ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ، ئەبو جەعفور، ئەبو جەعفەری مەنسور وەک دەسەڵاتدار و پێشەوایەکی موسڵمانان زۆر دەکات لە ئەبا، لە ئەبو حەنیفە، کە پێویستە ئەم پارەم لێ وەربگری دوای ئەوەی کە چەندین جار زیندانی دەکرێ بەس وەک زانایەکی حەڵاڵ خۆر دەستپان ناکاتەوە لە پیاوێکی مسوڵمان وتی ئەی ئەبا جەعفەر بۆم هەڵگرە خۆتە زانی ماڵی من و نەقاسەم هەیە و هیچم نییە تیا پارێزراو نابێ بەڵام ئەبو حەنیفە وەفاتی کرد پارەکە هەر لای ئەو بوو ئینجا ئەبو جەعفەر وتی بەڕاستی حەڵاڵ خۆر بوو بە عیززەت بوو بەڕاستی قەناعەتی بە منیش کرد و ئەو بردیەوە ماڵەکەی لە منیش وەرنەگرت بەڵێ موسڵمانانی ئازیز دەمەوێت هەموو لایەک ڕابوەستێنم ئومەت هەر کاتێک سەرکردەکانی حەڵاڵ خۆر بوون نانی حەڵاڵیان بۆ ئوممەتیان هێنا ئەوا ئوممەت ئوممەتێکی بەختیار و کامەران دەبێت ئەوا ئوممەت ئوممەتێکی وشیار دەبێت کاتێ پێغەمبەری ئازیزمان حەڵاڵ خۆرە یەک دەنک خورمای خواردووە کاتێ خەبەری بووەتەوە و ئێشی برسێتی قوربانی و پێغەمبەرە ئازیزە بم زۆری بۆ دێنێت لەتێ خورما دەخوات یەکێک لە بزنەکان لایدا ناو یەکێک لە دەغڵ و دان سوێن بەخوا هەتاوەکو ئەو بزنە زیندوو بوو شیری ئەو بزنە نەهاتە دەمی سەعدی کوڕی ئەبی وەقاسەوە وتیان بۆ فەرمی پێغەمبەری ئازیز نەی فەرمووە گەر ویستان دوعاتان قبول بێ ئەوە حەڵال خۆر بوون کاتێک سەعدی کوڕی ئەبی وەقاس لە وڵاتی عێراقدا یەکێ جنێو دەدا بە سەحابە و بێڕێزی دەکات یەکسەر سەحابەکان چاوەڕێی ئەوە بوون کە پیاوە حەڵال خۆرە پاکەکە دوعای لێ بکات فەرمی خوا غەزەبت لێ بگرێ خوا ڕسوات کات خوا لە ناوت بەرێ فعلەن هەمووی بەسەردا هات و خوای پەروەردگار ڕسوای کرد چونکە سەعدی حەڵال خۆر دوعای لێ کردبوو بەڵێ موسڵمانانی ئازیز چی ناوی گەورە زانایانی هێشتووەتە وەکو سەعیدی نورسی وەکو ئەبا حەنیفە ئەزانی چی پەروەردەی کردبوو ئەبا حەنیفە باوکی لە تەسێوێک ڕای وەستان بەدوایدا ڕۆشت تا بزانێ ئەم سێوە هی کێیە، بۆیە منداڵەکانی ساڵح بوون، کەواتە گەر بمانەوێ منداڵمان ساڵح بێ، جەستەمان دوور لە نەخۆشی بێ، ماڵمان پڕ لە ئاشتی بێ، بەرەکەت لە ڕزق و ڕۆزمانا ڕۆزیمانا هەبێ، ئەخلاق لە وڵاتمانا بەرقەرار بێ، ئەوا دەبێ حەڵاڵ خۆر بین، بەتایبەتی موسڵمانان با بەوردی و بەسەراحەت بەیەکتری بڵێین و ئاشنا بین، هۆکاری وەرنەگیرانی دۆعاکانمان بریتییە لەوەی کە پێغەمبەری ئازیز وەڵاممان دەداتەوە با کابرا ڕێبوار بێ برسی بێ هیلاک بێ بەڵام لە کاتێکدا مەکەلوه مەلبەسه مەشرەبه حەرام لە کاتێکدا ئەوەی پۆشیوێتی ئەوەی دەیخوات ئەوەی دەیخواتەوە حەرام بێ فەئەنا یستەجاب لەه دڵنیابن گەر وەڵامیشی بدرێتەوە زۆر درەنگ چونکە حەڵاڵ خۆر نییە؟ بڵێ موسڵمانانی ئازیز دەبا هەموو لایەکمان حەڵاڵ خۆر بین، دەبا هەموو لایەکمان وەکو هەنگ بین لە دەم و دەست بردنمان بۆ حەڵاڵ، دەبا زانایان دەفەرموون وەکو باڵندە بین، باڵندە کاتێک دەیەوێ بچێ بۆ دان بە چاوی سەیر دەکات سەری با دەدات، گوێ هەڵدەخات، نەبادا قاچی ببێ بە داوەوە، نەبادا بکەوێتە ناو تەڵەیەکەوە، دەفەرمێ مسوڵمانیش لە بازرگانی و لە بازاڕکردن و لە هەموو کارەکانیدا ئاوهایە و وریایە بۆ ئەوەی نەکەوێتە ناو حەرامەوە و لەززەتی حەڵاڵخۆری لەدەست نەدات، چونکە لەززەتی حەڵاڵ خۆری لەدەست درا، ئەوا دڵنیابن وڵاتمان بەرەو کاولە و وێرانی زیاتر دەچێ، دەبا هەموو لایەکمان شانازی بە ئیسلامەوە بکەین، خۆشەویستانم دەبا شانازی بە حەڵاڵەوە بکەین، دەبا ڕێگا و ڕێبازی پێخەمبەری ئازیزمان بگرین، دەبا هەموو لایەکمان وریا ببینەوە حەڵاڵ خۆری تەنها و تەنها پەیوەندی بە پاروی نێو دەم و نێورگمانەوە نیە، دە توخوا با چاومان حەڵاڵ خۆر بێ دەتوخوا با گوێمان حەڵاڵ بیست بێ دەتوخوا با دەسمان دەم و دەسمان لەگەڵ حەڵاڵا بێ دەتوخوا با ورگمان جگە لە حەڵاڵ هیچی دیکەی تێ نەچێ چونکە پێغەمبەری ئازیز ئاگادارمان دەکاتەوە ئەو جیسمەی ئەو گۆشتەی بە حەرام زیاد بکات دڵنیابن فالنار اولی به ئاگری دۆزەخ بۆ ئەوە باشە کۆتا پەیامم پەروەردگارمان دەفەرمێ المال والبنون زینة الحیاة الدنیا ماڵ و منداڵ جوانیەکانی دنیان زانایان لە تەفسیری ئەم ئاەتەدا ئاگادارمان دەکەنەوە و فێری حەڵال خۆریمان دەکەن کە دەفەرمون ضروریات لە دنیادا ئەزانن چییە؟ برای مسوڵمانم خوشکی مسوڵمانم زەروریات لەم ئایەتەدا کە پەروەردگارمان دەفەرموێ دنیا جوانە و حەڵاڵە و پاکە بەڵام ڕسول الله دەفەرموێ من ئەمسا یان من ئەسبح منکم تۆی مسلمان کە ڕۆژت لێبوویەوە هەر کەسێک لە ئێوە خاوەنی سێشت بوو ئەوە ضروریاتی دنیای هەیە جەستەی ساغ بوو نەخۆش نەبوو سێیەم خواردنی ئەو ڕۆژەی هەبوو کەئەنەما هەموو دونیا هی ئەوە سەیرم تێگەشتنە جوانەکەن کە پێغەمبەری خوا ئوممەتەکەی فێری حەلال خۆری دەکات ئایەتەکە دەفەرموێ والباقیات الصالحات خیر عند ربک سورەتی الکهف کە پەروەرگارمان دەفەرموێ ئەم زەروریاتەش لە دونیادا لەگەڵتانا نایە برای مسوڵمانم خوشکی مسوڵمانم بیهێنەوە یادی خۆتان چی بە کەڵکتان دێ جگە لە سبحان الله و الحمد لله و استغفر الله و شەو نوێژ و حەڵاڵ خۆری و پاک خۆری نەبێ چی لەگەڵ مانا دێ بۆ ناو قەبرمان کێ لەگەڵ مانا دێ بۆ ناو قەبرمان برای مسلمانم خوشکی مسلمانم ئەگەر ئێستا بەیانی سعاتێکی دیکە من بمرم بمهێنەوە مزگەوت ئەم مزگەوتە لێرەدا هەر کە مردم ئەزانی خەڵک دەڵێن چی؟ یەکسەر واز لە ناوەکەم دێنن کەس ناڵێ فڵان کەس مردووە ئەڵێن تەرمەکەی لە کوێیە؟ دوای ئەوەی شۆرام و کفن کرام ئەڵێن جەنازەکەی لە کوێیە؟ حسابی چیم بۆ دەکرێ؟ حسابی دارەمەیتەکەم بۆ دەکرێ؟ کە نێژرام کێ دەڵێ فڵان کەس کوا قەبرەکەی لە کوێیە؟ ئەی چی بە کەڵکی من و تۆی مسوڵمان دێ برای مسوڵمانم خوشکی مسوڵمانم حەڵاڵ خۆریە بۆ تۆی خوشکی مسوڵمانم حیجاب پۆشیە بۆ تۆی بازرگانی برام حەڵاڵ خۆری و پاک خۆریە بۆ تۆی گەنج دەم و دەست و چاو پاراستنە و لەگەڵ حەڵاڵا ژیانە چونکە ئەوەی بە کەڵکی من و تۆ دێ لە دونیا و لە قیامەتا ڕوومان سپی بکات بریتیە لەوەی کە حەڵاڵ خۆر بین و جگە لە حەلال دەست بۆ هیچی دیکە نەبەین چونکە بە تایبەتی ئافرەتانی مسوڵمان دەبێ بزانن خواناسان هەمیشە وتویانە ئافرەتەکانمان هانی ئێمەیان داوە کە حەلال خۆر بین چونکە کە دەچوینە دەرەوە پیان دەوتین توخوا پیاوەکە دەسمە دامێنێت سەبر دەگرم لەسەر فەقیری بەڵام سەبر ناگرم لەسەر ئاگر توخوا حەلال بیەنەوە و دەرخواردمان بە خوایە بەخاتری اسمی عەزەمت بەخاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت لێت داواکارم یا اللە خوایە بە حەڵاڵ تێرمان کە خوایە چاومان بە حەڵاڵ تێرکە خوایە گوێمان بە حەڵاڵ تێرکە کە قورئانە خوایە دەم و گەدەمان بە حەڵاڵ تێرکە یا رب العالمین خوایە مان پارێزێ لە حەرامەکان یا اللە جەستەی ئێمە بەرگەی ئاگر ناگرێ خوایە مان پارێزە لە حەرامەکان خوایە گەر لەدونیادا توشی حەرام خواردنێک بووین یا اللە تەوبە و پەشیمانین خوایە پاکمان کەرەوە و لێمان خۆش بە یا رب العالمین خوایە رزق و رۆزی حەلال بە مسوڵمانان ببەخشە خوایە بەرەکەتی ئاسمان و زەوی بەسەر وڵاتمانا ببارێنە زیاتر یا رب العالمین خوایە ئەمن و ئەمان و ئاسایش و رزق و رۆزی زیاترمان بۆ بنێرە یا اللە خوای پەروەردگار لێت داواکارم شیفای نەخۆشی مسوڵمانان بە خوایە شیفای نەخۆشی مسوڵمانان بە خوایە ئەوانەی منداڵیان نیە منداڵیان پێ ببەخشە ئەوانەی منداڵیان هەیە بۆیان ساڵح کە یا رب العالمین زەواج و هاوسەرگیری بۆ کوڕان و کچانمان کار ئاسانیان بۆ بکە یا اللە خوایە گیراوی مسوڵمانان بەربە خوایە گیراوی مسوڵمانان بەربە یا رب العالمین خوایە ئەم وڵاتەمان لە بەڵای ئەرز و ئاسمان بپارێزە